بەناوی خودای بەخشندەی میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چوار دە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئەم قورئانە دابەزێنراوە لەلایەن پەروەردگاری خاوەن بەزەی و میهرەبانەوە، کتێبێکە ئایەت و فەرمانەکانی بەش کراوە و جیا کراوەتەوە، ئیمان و کوفر، حەڵاڵ و حەرام، چاکە و خراپە، هەتا دوایی، قورئانێکە بە عەرەبییەکی ڕەوان بۆ کەسانێک کە دەیزانن و شارەزاییان هەیە لە زمانەوانی و زانستەکاندا. هەرەم قورئانە مژدە بەخشە بە ئیمانداران ترسێنەری کافرانە کەچی زۆربەی موشریکان پشتیان تێکرد و بەرهەڵستیان کرد و نایبیستن وتیشیان ئێمە دڵەکانمان داپۆشراوە لە ئاستی ئەم بەرنمەیەدا کە تۆ بانجی ئێمە دەکەیت بۆ لای گوێشمان کەڕ و قوڕسە لە ئاستیدا لە نێوان ئێمە و تۆدا پەردە و بەربەست هەیە تۆ هەوڵ و کۆششی خۆت بدە بێگومان ئێمەش هەوڵ و کۆششی خۆمان دەدەین ئەی پێغەمبەر پێیان بڵێ دڵنیابن کە من هەر بەشەرێکم وەک ئێوە جیاوازیەکە تەنها ئەوەیە من وەحی و نیگام بۆ دەکرێت کە بێگومان خدای ئێوە خدایەشی تاک و تەنهایە کەوا بوو ئێوەش ڕووی تێبکەن بەڕاستی بیپەرستن لە ڕێبازەکەی لامەدەن داوای لێ خۆشببوونی لێ بکەن و چاک بزانن کە وەیل و سزای سەخت بۆ مشریک و هاوڵگەران ئامادەیە ئەوانەی کە زەکات نادەن و ئەوانەشی کە بێ باوەڕن بە ڕۆژی قیامەت بەڕاستی ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە پاداشتی نەبڕاوەیان بۆ هەیە ئەی پێغەمبەر پێیان بڵێ باشە ئاخر ئێوە باوەڕتان بەو زاتە نییە کە زەوی لە دوو ڕۆژدا دروست کردووە ئەڵبەتە ئەو ڕۆژانە مەگەر خدا خۆی بزانێت درێژی ماوەکەیان چەندە چەند هاوەڵێکیشی بۆ بڕیار دەدەن ئەو بەدیهێنەر و دروستکارە پەروەردگاری هەر هەموو جیهانیان و بوونەوەرە لەسەر ڕووکاری زەوی کێوەکانی دامەزراندووە کە کار دەکەنە سەر ئاو و هەوا دیمەنی جوان دەسازێنن لەنگەری دەگرن ڕووبەری فراوانتر دەکەن هەتا دوایی بەرەکەتی زۆری تێدا دابین کردووە وەک نەوت و جۆرەها کانزا سەرڕای جیهانی ڕوەک و هەتا دوایی هەموو ڕزق و ڕۆزیەکانی تیادا بڕیارداوە هەمووی لە ماوەی چوار ڕۆژدا بە دوو ڕۆژەکەی پێشوەوە قەبارە و ڕەنگ و تام و بۆن و وەرز و شوێنی هەرمیوە و دەغڵ و دانێک هەروەها جانداران و باڵندەکانیش تا نیاز و داخوازیەکانی ئادەمی زاد جێبەجێ بکات اینجا ویستی ئاسمان ڕێک بخات و دروستی بکات لە کاتێکدا کەدوو کەڵ بوو جا بە ئاسمان و زەوی فەرموو فەرمان بەردار و ملکەچ بن بە خۆشی خۆتان یا بە زۆر بتان خەمە ژێر دەسەڵاتی خۆمەوە هەردوولا خێرا وتیان ملکەچی تۆین و چۆن دەفەرمی دوا دەکەین بێگومان کارێکی ئاسانە بۆ خدای بەدەسەڵات زەوی و ئاسمان بێنێتە قسە چونکە ئادەمیزاد جۆرها ئامێری هێناوەتە قسە دەم و زمان و لێویشیان نییە لە ماوەی دوو ڕۆژدا لەو ڕۆژانەی کە هەر خۆی ماوەیان دەزانێت ئاسمانی کردە حەوت چین و فەرمانی بۆ هەر چینێکیش دەرکرد ئینجا دەفەرموێت ئاسمانی دنیاشمان ڕازاندەوە بە ئەستێرە و کردمانە چراخان و کردمانە هۆی پاراستن لە شەڕی شەیتانەکان ئەو شتانە هەمووی بە ویست و فەرمانی زاتێکە کە باڵا دەست و زانایە جاگەر لەگەڵ ئەم هەموو باسی دەسەڵات و توانایی و زانایی خدای گەورەدا پشتیان هەڵکرد و گوێیان نەگرت پێیان بڵێ من ئاگادارتان دەکەم لەوەی کە شریخە و بروسکە و کارەساتێکتان بەسەر بێت وەک ئەوەی کە بەسەر عاد و ثەمود هات کاتێک پێغەمبەرانیان بۆ ڕەوانە کرا لە پێشتر و دواتریشدا بەم فەرمانە پیرۆزە کە جگەل لە خوددا کەسی تر مەپەرستن کەچی وتیان، ئەگەر پەروەردگارمان بیویستایە ڕێنموویمان بکات ئێوەی نەدەنارد، بەڵکو فریشتەی دادەبەزاند، کەوابوو ئێمە بێگومان بڕواناکەین بەو پەیامەی کە بە ئێوەدا ڕەوانە کراوە. ئەوسا قەومی عاد بە ناحەق خۆیان بە زل و گەورەزانی لە زەویدا و وتیان، چێ هەیە بە ئەندازەی ئێمە هێز و دەسەڵاتی هەبێت؟ باشە ئایا ئەوە نەیان زانی بەڕاستی ئەو خودایەی کە دروستی کردوون ئەو لەوان هێزی زۆر زیاترە؟ بەڵکو هەر بەراورد ناکرێت و ئەوانە هەر ئینکاری ئایەت و موعجیزەکانی ئێمەیان دەکرد. ئەوسا ئیتر ئێمە بایەکی توند و زۆر ساردمان هەڵکردە سەریان لە چەند ڕۆژێکی شوومدا، تا هەر لە ژیانی دونیادا بە سزای سەرشۆڕیان بگەیەنین و تاڵاو بکەین بە گەروویاندا، بێگومان سزای قیامەت زیاتر سەرشۆڕکەر و تاڵترە و ئەوانە سەرفراز و ڕزگار نابن هۆزی ثەمودیشمان ڕێنمویی کرد بۆ ئیمان و چاکە کەچی حەزیان بە کوێری کرد تا چاوساغی و هیدایەت و ئیمان هەر بۆیە ئەوانیش سزای سەرشۆڕکەر و سەرگەردانکەر یەخەی پێگرتن بەهۆی ئەو کار و کردەوانەی کە دەیان کرد ئەوسا ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێنابوو ڕزگارمان کردن کەسانێکی بەتەقوا و خودا ناسیش بوون ڕۆژێک دێت دژمنانی خودا تێکڕا کۆ دەکرێنەوە و چێش دەکرێن بەرەو ئاگری دۆزەخ بەرو دوایان پاڵە پەستۆیانە هەتا کاتێک دەگەنە ئاستی ئاگرەکە گوێیان و چاوەکانیان و پێستەکانیان شایەتیان لەسەر دەدات کە چ کار و کردەوەیەکی نادروست و خراپیان ئەنجام دەدات ئەوسا بە غەمباریەوە بە پێستی خۆیان دەڵێن بۆچی شایەتیتان لەسەرداین خۆ زەرەرتانە لە وەڵامدا دەڵێن ئەو خدایە ئێمەی هێناوەتە گفتار کە دەتوانێت هەموو شتێک بهێنێتە قسە و گفتوگۆ هەرە و زاتەشە کە یەکەم جار بەدی هێناون و هەر بۆ لای ئەویش دەبرێنەوە بێگومان کارێکی ئاسانە بۆ خوددا چونکە ئادەمی زاد جۆرەها ئامێری هێناوەتە قسە دەم و زمان و لێویشیان نییە ئێوە کاتی خۆی ئەوەندە غەڕابوون گوناه و تاوانەکانتان نەدەشاردەوە، چونکە مەترسیتان نەبوو کە گوێتان و چاوتان و پێستتان شایەتیتان لەسەر بدات، بەڵام گومانتان وابوو کە بەڕاستی خودا زۆر ئاگادار نییە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. ئا ئەوە بوو گومانی ناپەسندتان کە بووتان بەرامبەر پەروەردگارتان. ئێستا بوو بە هۆی داخزان و تیاچوونتان و بەو هۆیەوە چوونە ڕیزی زەرەرمەندانەوە. جا ئەگەر بە ناچاری خۆگری بنوێنن، ئەوە ئاگر جێگەیانە، ئەگەر داوای لێبوردن و چاوپۆشی بکەن، چاوپۆشییان لێ ناکرێت و داوایان لێ وەرناگیرێت. ئەوانە بە هۆی تاوان و سەرکەشییانەوە کەسانێکمان کردە هاوەڵیان کە کار و کردەوەی ڕابردوو و داهاتوویان بۆ بڕازێننەوە، تا سەرەنجام بڕیاری تۆڵە ئەمانیشی گرتەوە وەک کۆمەڵانی پێش ئەمان لە جن و ئینسانەکان بەڕاستی هەر هەمویان زەرەرمەند و دۆڕاون بێباوەڕان دەیان وت گوێ مەگرن بۆ ئەم قورآانە و بیکەن بە گاڵە و هەراوهۆریا لەم سەردەمەدا ئەو ڕاگەاندنەی بەدەست ناحەزانەوەیە ئەو ڕۆڵە دەبینێت بۆ ئەوەی ئێوە زاڵ ببن و بیبەنەوە ئەو جۆرە کەسانە بۆ کوێ دەچن کەوابوو سوێند بە خودا هەر دەبێت تاڵاوی سزای سەخت بکەین بە گەرووی ئەوانەی کە بێ باوەڕ بوون لە ئایندەشدا بە خراپتر لەو کار و کردەوانەی کە دەیان کرد تۆڵەیان لێ دەستێنین ئا ئەوەیە پاداشی دوژمنانی خودا هەر ئاگرەکەی دۆزەخە کە ماڵ و نیشتەجێی هەمیشەییانە لە تۆڵەی ئەوەی کە سەرسەختانە بەرنگاری ئایەتەکانی ئێمەیان دەکرد لە قیامەتدا ئەوانەی بێباوەڕ بوون وتیان پەروەردگارە ئەو دوو دەستەیەمان نیشان بدە لە جن و ئادەمی زاد کە گومڕایان کردین بیان خەینە ژێر پێمانەوە تا هەر لە ژێرەوە بن ئەوانەی بەڕاستی وتیان پەروەردگارمان ئەڵڵایە لەوەو دوا بەردەوام پابەندی ئەو ڕێبازە ڕاستە بوون ئەوە لە سەرەمەرگدا دەستە دەستە فریشتە دادەبەزن بۆ لایان پێیان دەڵێن هیچ ترس و بیمێکتان نەبێت لە داهاتوو هیچ غەم و فەژارەیەکتان نەبێت بۆ ڕابردوو مژدەتان لێبێت بەو بەهشتەی کە کاتی خۆی بەڵێنتان پێدەدرا خدای گەورە و فریشتەکانیش دەفەرمونون ئێمە یار و یاوەر و هاوکار و پشتیوانی ئێوەین لە ژیانی دنیا و قیامەتیشدا مژدەتان لێ بێت لە بەهەشتدا هەرچی ئارەزووی دەکەن و داوای دەکەن بۆتان ئامادەیە ئەو بەهرەیەش لەلایەن پەروەردگارێکەوە پێشکەشتان دەکرێت کە لێبوردە و میهرەبانە جا چێ لەو کەسە جوان گفتارتر و قسەی بەجێترە کە بانگەوازی کردووە بۆ لای خوددا کار و کردەوەی چاچیشی ئەنجام داوە و وتوشیەتی بەڕاستی من لە ڕیزی مسلماناندام بێگومان چاکە و خراپە وەک یەک نین تۆ ئەی باوەڕدار بە جوانترین و چاکترین شێوە بەرنگاری خراپە و نادروستی بکە ئەو کاتە ئیتر دەبینیت ئەوەی کە لە نێوان تۆ و ئەودا دژمنایەتی و ساردیەک هەیە دەبێتە دۆستێکی دڵسۆز و گیانی بە گیانی جا کەسیش ناتوانێت بەو ڕفتارە هەستێت جگەل لەوانەی کە ئارامیان گرتووە هەروەها کەسیش ناتوانێت هەڵوێستی وا بنوێنێت جگەل لە کەسێک نەبێت کە خاوەنی بەهرەیەکی گەورە بێت. ئەی ئیماندار ئەگەر لەلایەن شەیتانەوە خەتەرە و خەیاڵی نادروست لە دڵ و دەروونتدا دروست بوو ئەوە تۆ داوای یارمەتی لە خودا بکە و پەنای پێبگرە چونکە بەڕاستی ئەو زاتە بیسەر و زانایە لە نیشانە و بەڵگەکانی دەسەڵاتی پەروەردگار شەو و ڕۆژ و خۆر و مانگە هەرگیز نەکەن سوژدە بۆ خۆر یا مانگ ببن بەڵکو سوژدە تەنها بۆ ئەو خدایە ببن کە دروستی کردوون ئەگەر ئێوە خۆتان بە بەندەی ڕاستەقینەی ئەو دەزانن و هەر ئەو دەپەرستن. جا گەر بێبڕواکان خۆیان بە زل و گەورە بزانن، ئەوە وازیان لێ بهێنە، چونکە ئەو فریشتانەی لە خزمەت پەروەرگاری تۆدان، شەو و ڕۆژ سەرگەرمی تەسبیحات و ستایشن، هەرگیز بێزاری ڕوویان تێ ناکات، خۆیان بە گەورە نازانن. لە بەڵگە و نیشانەکانی خودا ئەوەیە کە دەبینیت زەوی کش و ماتە، جا کاتێک باران بەسەریدا دەبارێنین دەخرۆشێت و گەشە و نەش و نما دەکات، چونکە بەڕاستی ئەو زاتەی کە زەوی زیندوو کردەوە مردووانیش زیندوو دەکاتەوە، بێگومان ئەو خودایە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە. بەڕاستی ئەوانەی کە سەرسەخت و بێبڕوان و دژایەتی ئایەت و فەرمانەکانی ئێمە دەکەن و لێی لادەدەن، خۆیان ناشارنەوە لە ئێمە، باشە ئەوەی فڕێ بدرێتە ناو ئاگری دۆزەخەوە چاکترە یا ئەو کەسەی کە بە دڵنیایی و ئارامی و هێمنیەوە دێت لە ڕۆژی قیامەتدا و بەرەو بەهەشت بەڕێزەوە بەڕێ دەکرێت ئەی بێ باوەڕان هەرچیتان لەدەست دێت بیکەن چونکە لە دەستی خوددا دەرناچن دڵنیاش بن خوددا بینایە بەو کردەوانەی کە دەیکەن بەڕاستی ئەوانەی کە باوەڕیان نەبووە بەو قورآانە لە کاتێکدا بۆیان هات بێگومان ئەو قورآانەش کتێبێکی زۆر بە نرخ و ناوازە و سەرکەوتووە هیچ ناحەقی و نادروستی و ناتەواویەک ڕووی تێناکات لە هیچ کاتێکدا و لە هیچ لایەکەوە ڕەوانە کرا و نێردراوی زاتێکە کە خاوەنی حکمت و داناییە و شایانی سوپاس و ستاییشە ئەی پێغەمبەر شتێک بە تۆ ناوترێت کە بە پێغەمبەرانی پێش تۆ نەوترابێت بەڕاستی پەروەردگاری تۆ خاوەنی لێبوردن و لێخۆشبوونە بۆ باوەڕداران و تۆڵە سێنەری بە ئازار و بە ئێشە لە بێ باوەڕان ئەگەرم قورانەمان بە زمانی گەلانی تر بناردایە ئەوە بێ باوەڕان دەیانوت ئایا نەدەبوو ئاەتەکانی ڕون و ئاشکرا بواە و بە زمانی خۆمان بواە چۆن دەبێت قورآن بە زمانی بێگانە بێت لە کاتێکدا محەممەد بە عەربی دەدوێت ئەی پێغەمبەر پێیان بڵێ ئەم قورآانە بۆ ئەوانەی باوەڕیان هێناوە هیدایەت و ڕێنمووی و شفاایە و چارەسەری هەم و دەردو نەخۆشیەکان دەکات جاوانەی کە باوەڕ ناهێنن گوێچکەیان کەڕە و بەشی تر ئاخنراوە هەروەها کوێرن لە ئاستیدا ئەوانە هەروەک لە دوورەوە بانجان لێ بکرێت وایە نە دەنگەکە بە چاچی دەبیستن نە ڕەنگەکە بە ڕوونی دەبینن. سوێن بە خودا، بەڕاستی تەوراتمان بەخشی بە موسا، کەچی ناکۆکی تیادا کرا، خۆ ئەگەر بڕیارێکی پێشتر لەلایەن پەروەردگارتەوە نەبوایە کە تۆڵە لە کافران بخاتە قیامەت ئەوە لەناوی دەبردن، بێگومان ئەوان هەر لە شک و گومانێکی بێ سەر و بندان کە خەڵکیش دەخاتە گومانەوە. ئەوەی چاکە بکات پاداشتی چاکەکەی بۆ خۆیەتی، ئەوەشی کە خراپە و تاوان بکات هەر لەسەر خۆی دەکەوێت، دڵنیابە کە پەروەردگاری تۆ بچووکترین ستەم لە بەندەکانی ناکات. زانینی بەرپابوونی ڕۆژی قیامەت تەنها لای خودایە و بۆ لای ئەو دەبرێتەوە، هەرچی بەروبووم و تۆوێک لە خونچە و چرۆکەیەوە چەکەرە دەکات خودا ئاگادارە لێی، هیچ مێیینەیەک سکی نابێت و بەچکە و بەرهەمەکەی دانانێت تەنها بە ئاگاداری خودا نەبێت ئا بەو شێوەیە خودا دەسەڵاتەکانی خۆی دەخاتە بەرچاو کەچی زۆربەی خەڵکی قەدری نازانن ئەو ڕۆژەش کە بانگیان دەکات و لێیان دەپرسێت کوان هاوەڵ و هاوتاکانم ئەوانیش لە وەڵامدا دەڵێن پەروەردگارە ئێمە هەواڵت دەدەینێ و جار دەدەین کە کەسمان هەڵەی وانایەت بەدەمماندا و شایەتی لەسەر شتی وانادەین ئیتر ئەوەی کە جاران دەیانپەرست و هانا و هاواریان بۆ دەبرد و جێگەی ئومێدیان بوو لێیان ون بوو و نرخی نەما، دڵنیاش بوون کە ئیتر هیچ چارە و ڕزگاربوونێکیان نییە. ئادەمیزاد هەرگیز بێزار نابێت لە داخوازیی چاکە و خۆشی و ئاسوودەیی بۆ خۆی، خۆ ئەگەر ناخۆشێکی تووش بێت ئەوە نائومێد و بێهیوایە. سوێند بە خودا، ئەگەر ئادەمیزاد خێر و خۆشی بەسەردا بڕێژین و پێی بچێژین، لە دوای ئەو تەنگانەیەی کە تووشی هاتبوو بە متمانەیەکی زۆرەوە دەڵێت ئەمە بە ڕەنجی شانی خۆم پەیدام کردووە و خدا خۆشی دەوێم وابزانم قیامەت زۆر دوورە و ڕەنگە هەر نەشبێت خۆ گەر بمجێڕنەوە بۆ لای پەروەردگارم ئەوە دڵنیام کە خۆشی و ناز و نیعمەتم لای ئەو بۆ ئامادەیە بێگومانەوانەی کە بێ باوەڕ بوون ئەو کار و کردەوە ناشرینانەیان دەخەینە ڕوو هەواڵیان پێدەدەین هەروەها سزای سەخت و دژوار و ناخۆشیان پێدەچێژین لە ناو دۆزەخدا زۆربەی ئادەمیزاد کاتێک ناز و نیعمەتی بەسەردا بڕێژین پشت هەڵدەکات و سەرپێچی دەکات و ملکەچی ڕاستی نابێت و خۆ بە زل و گەورە دەزانێت و بەلای خۆیدا دایدەتاشێت کاتێکیش ناخۆشی و نەهامەتی توش هات ئەوە دوعا و نزا و پارانەوەی زۆر بەگەرم و کوڵ و پان و پۆڕە ئەی پێغەمبەر پێیان بڵێ هەواڵم بدەنێ باشە ئەگەر ئەم قورئانە لەلایەن خوداوە بێت پاشان ئێوەش بڕواتان پێی نەبێت دەزانن چ سەرەنجامێکی سامناک چاوەڕێتانە جایتر چێ هەیە لە ئێوە سەرسەختتر و لاڕێتر لەوەی کە ڕێگەی جیا و دوور لە ڕاستی گرت بێتە بەر ئێمە لە ئایندەدا بەڵگە و نیشانەی سەرسوڕهێنەریان نیشان دەدەین لە ئاسۆکانی بوونەوەردا و لە خودی خۆشیاندا بێگومان ئاشکرایە کە لە سەردەمی زانستیدا چەندە نهێنیەکانی بوونەوەر ئاشکرا بووە. زاناکان بە گشتی و زاناکانی ئەستێرەنناسی سەرگەردانن لە وردەکاری و دامەزراوی و گەورەی و فراوانی ئەم گەردوونە، هەروەها لە ئاڵۆزی جەستەیی و عەقڵی و دەروونیی ئادەمیزاد. ئەمەش بۆ ئەوەی تا چاک بۆیان ڕوون بێت و دڵنیابن کە ئەو زاتە حەق و ڕاست و ڕەوایە ئایا شایەتی بەروەردگارت بەس نییە کە بێگومان ئاگا و زانایە بە هەموو شتێک لەگەڵ ئەو هەموو بەڵگە و نیشانانەدا ئاگادار بن بەڕاستی ئەوانە هەرگومانیان هەیە لە بەیەک گەیشتن و ئامادەبوونی بەردەم پەروەردگاریان ئاگادار بە و دڵنیابە کە ئەو زاتە بە هەموو شتێک زانایە و بە هەموو شتێک ئاگادارە و دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە و هیچ شتێک لەو یاخی نابێت.